لەخۆبوردنی لەڕادەبەدەر گرنگی نەدان بە خۆت یەکێک لەو بابەتانە کە زۆر خراپ کەڵکی لێ وەرگیراوە بابەتی لەخۆبوردنە زۆربەی ئێمە لەخۆبوردن بە واتای گیانفیدایی بۆ کەسانی تر تێگەیشتوین تا ئەو ڕادەی نیازەکانی خۆمان لە پێناو کەسانی تردا پشتگوێ بخەین بەڵام ئەبێ بزانین ئێمە کاتێک ئەتوانین بەڕاستی مرۆڤێکی لەخۆبوردوو بەسوود بین بۆ کەسانی تر کە خۆمان بین ئەگەر تۆ ئەتەوێ ورەی کەسانی تر بەرز بکەیتەوە و باوەڕبەخۆبوونیان بەرز بکەیتەوە ئەبێ خۆتان ورەتان بەرز بێت، گرنگی بە خۆدان پێویستە بۆ ورەبەرزی، ئەگەر ئەتەوێ کەسێک ڕێنوێی بکەی ئەبێ خۆتان بە گرنگیدان بە نیازەکانتان بەو جۆرە بن لەگەڵ خۆتاندا لە کتێبخانەیەکدا تابلۆیەکی گەورە هەڵبواسو لەسەری نوسرابوو، ئەگەر حەز ئەکەن منداڵەکانتان بخوێننەوە خۆتان پەرتوکێک بەدەستەوە بگرن لەخۆبوردن و دایکان. واتای لەخۆبوردن پتر بۆ دایکان خراپ کەوتۆتەوە. دایکان کەمتر گرنگی ئەدەن بە نیاز و پێداویستیەکانی خۆیان، تەندروستی و پشوو و ئارامی خۆیان لەبەرچاو ناگرن و هەمووی ئەکەنە فیدای منداڵەکانیان. سەیر ئەوەیە وا بیر ئەکەنەوە کە لەو کاتەدا دایکێکی باش و لەخۆ بوردون، ئەو دایکەی کە لەگەڵ گرنگی دان بە منداڵەکانی و پەروەردە کردنیان گرنگی بە نیاز و تەندروستی خۆشی بدات ئەوا تەندروستتر و چاڵاک و شادومان ترە، تەمەنێکی زیاتر و باشتر ئاگاداری منداڵەکانی دەبێ. بەڵام ئەو دایکەی گرنگی بە خۆی نادات هەموو کات وزەی تەرخان دەکا بۆ منداڵەکانی زۆر زوو نەخۆش ئەکەوێت و شادی لەدەست دەدات و ماندوو دەبێت و تا وای لێ دێت لەباتی فیداکاری بۆ منداڵەکانی ئەبێتە مایەی گرفت و کێشە بۆیان و بە کردەوە تەمەنی و ماوەی فیداکاری خۆی کەم دەکاتەوە تۆش بە گرنگیدان بە خۆت هەم باوەڕ بەخۆبوون لە خۆتدا زیاد ئەکەیت و هەم پشت بە خۆبەستن و باوەڕبەخۆبوون و لەسەر پێ خۆوەستان فێری منداڵەکەت ئەکەی. کاتێ تۆ وا خراپ ڕەفتار ئەکەی ئیتر چۆن چاوەڕوانی منداڵەکەت گرنگی بە خۆی بدا؟ لەخۆبوردن بۆ هاوڕێی و لەخۆبوردن لە شوێنی کاردا و یارمەتیدانی خەڵک و دابینکردنی نیازی خەڵک کارێکی باشە و شایەنی ستایشە بەو مەرجەی زیانی بۆ خۆت نەبێ تا درەنگی شەو لەسەر کارنامەوە زیاد لە ڕاددەبەدەر کارکردن، گرنگی نەدان بە خۆراک و پشوو، حەسانەوە و حەزەکانت هەموویان ڕەفتاری خۆ بە کەم زانین و خۆ شکێنن کە هەر زوو ماندووبوو ئەکەن و بە چۆکت دا دەدەن. لە خۆ بوردنی ڕاستەقینە. ئەبێ هەر لە ئێستاوە واتای هەڵەی لە خۆبوردن لە سەرت دەرکەی، واتای ڕستەکەی لە جێی دابنێی. لەمڕۆوە ڕاهێنان بکە کە ئاگاداری خۆت بیت، خزمەتی کەسانی تر نەبنە هۆی پشتگوێخستنی خۆت. لە خۆبوردن بە واتا هەڵەکەی نەک هەر ڕێگرە لە بەردەم گرنگیدان بە خۆت و نیازەکانی خۆتدا، بەڵکوو کەسانی تریشی کردووەتە نیازمەندی تۆ. باوەڕبەخۆبوون و پشتبەخۆبەستنی ئەوانی بە ڕاددەیەکی زۆر کەم کردۆتەوە. تۆ بە لەخۆبردنی هەڵە و لە ڕاددەبەدەر کەسانی لاواز و بێورە دروست ئەکەی کە بە دڵنیاییەوە لە کۆمەڵگادا تووشی کێشە دەبن و ئەوەیش تاوانی تۆیە. پشتگیری لە ڕاددەبەدەری کەسێک نەک هەر خۆ شکاندنە بەڵکوو لە ڕاستیدا لەناوبردنی کەسانی ترە. ئەگەر ئەتەوێ بە ڕاستی لە ڕێگەی خۆتەوە فیداکاری بکەی ئەبێ هەم گرنگی بدەی بە نیازەکانی خۆت و هەم بە نیازی کەسانی دیکە. تۆ زۆر کات فیداکاری ئەکەی بۆ کەسانی تر بەڵام دواتر هەستێکی خراپ و بگرە هەست بە تاوان دەکەی لەو دەمەدا وا هەست دەکەی لە ئامانجەکەی خۆت دوا کەوتووی و ئاکامێکی باشیشت دەست نەکەوتووە و بگرە بە پێچەوانەوە ئاکامەکەی خراپ بووە. ئەم هەستانە کاتێک دێن کە تۆ فیداکاری بە واتا هەڵەکەی بەکار بێنی. لە بیرت بێ ئەو جۆرە فیداکارییە وردە وردە کەسەکە لە ناو ئەبا. کەوابوو هەر لەمڕۆوە، لە ئێستاوە، لە پشتگیری، لە ڕاددەبەدەری کەسانی تر واز بهێنە. پێغەمبەری مەزن درودی خوا لێ بێ کە نمونەی مرۆڤێکی تەواوە بە ڕەفتار و کرداری خۆی واتا هەڵەکەی فیداکاری چاک کردۆتەوە کاتی بانگی نیوەڕۆ ئەگەر هەزاران کەسیش داوای یارمەتیان لێ بکردایە ئەیفەرموو نەخێر سەرەتا نوێژ نوێژ یەکێکە لە گەورەترین ئەرکەکانی خوا، لە ڕاستیدا بریتییە لە هەمان نیازی دەروونی مرۆڤ، بە تایبەت گرنگیدان بە گەورەترین نیاز واتە پەیوەندی لەگەڵ یەزداندا هەیە. هەموو کارەکانی ئێمە بە نوێژەکانمان ئەپێورێ، کەوابوو ئەبینین کە گرنگیدان بە خۆت لە ئاینی ئیسلامدا بنەڕەتیترین ئەرکی ئاینی ئێمەیە. ڕاهێنان، ئاگاداری خۆت بە کە زیاتر لە ڕاددە پشتگیری کەسانی تر نەکەی، لە خۆبوردن بە واتا باشەکەی بەکار بهێنە و لە ڕاددەیەکی هاوسەنگدا لە بیرت بێ ئەوەی ماڵ بیەوێ بۆ مزگەوت حەرامە. ئەم بەشەش بە کۆتا هات.